لە سورەی بەقەرە لە ئەوڵەوە بەیانی هدایەتی دوور لە ڕیب و تەڕددی خوایی ئەکرێ لە دوای ئەوە مردم ئەکرێن بە سێ بەشەوە متەقیین کە مەوزەعگیریان بەجێ و دروست بووە لە بەرابەری ئەو هیدایەتەوە، کافرین و مونافقین، کە هەرکام بە جۆرێک مەوزەعی نابەجێ و نادروستیان گرتە لە بەرابەریان دوای ئەوە داوەتێک عمومی مردمەکە کە بەندەگی خوا بکەن و لە ڕێزی متەقین بن لە شوێن ئەوە بەیانی ئەوە کە کە ئەم داوەتە شتێک غەریب لە فطرەتی ئینسان نییە و لە حکمت لە خەڵقی ئینسان نییە و هەر لە سەرتاوە لە زمانی خلقەتی ئەوەڵین ئینسانەوە ئەم مەسئلەی بەندگی مخلصانی خوا مەتاحمە و وەختێک کە ئەوەڵین ئینسان هاتووەتە ناو مەیدانی ئیسباتی ئەکات کە نەخەیر شایستگی ئەوەیانە لەدەست داوە کە ئەم هەموو یاداوەریانە ئەم هەموو قسە خۆشانە تەسیریان تیابکات ئالانی ئەوە کاکە ئەمانە هەر لە زووەوە فاسد بوون و تیاچوون و دەست ئەکا بە وتنی عەیبەکانیان و دوای ئەمە کە بە تەواوی مەعایبیان دەرەخات دەستیان لێ ئەشوا و لەوێوە منتەقل لەبێ بۆ ئەوەی کە مادام ئەمانت دەرد ناخۆن و مادام بەرنمەیە کە لە دەست ئەوانایە لەبەر ئەوەی کە ئەوان ئەحتکاریان کردووە بۆ خۆیان و ئضافە لەسەر ئەمە لەبەر ئەوەی کە مەعایدی تریش لە دەوروبەرا هەیە دەردی ئەوە ناخوا کە بکرێتە بەرنامەی هدایەتی بەشەر کە دەستکاریان کردووە بەرنامەکەی خوا و کەمولیایان تیا ئیجاد کردووە و لە سەر ئەو حاڵەتی ئەوەڵی خۆیان هێشتووە کەوا بوو وەختی ئەوەیە کە شتێک جدید لەجێیادا بنرێ ئومەتێک جدید بێتە شوێنم ئومەتە ئومەتێک کە دارای شریعەتێک مستقل و دارای اتجاهێک مستقل بێت جا لێرەوە ئەهلی کتاب قیامەتیان هەڵەسێ ئەزانن کە مەسئلە مەسئلەی حەسی نهایی ئەوانە لە سەحنەی ڕەهبەری بەشریەتە و لەبەر ئەوە تەواوی هێزی خۆیانە بەنەکار بۆ ئەوەی کە ئەم کارە سەر نەگرێت ئەمما وەختێ خوا گرادەی شتێ بکات هیچ نیرویەک ناتوانێت لە سەر ڕێیا بێسێت هەر ئامە و بەختایەکە خوا جل جلاله گەرەکیە ئەعلامی حەسی ئەوان بکات و ئەم ئومەتی جەدیدە و ئەم شریعەتی جەدیدە و بەو استقلال لە اتجاه و شریعەتە لە جێ ئەوانە دابنێت ئەوەڵ خطاب یا ئەیها الذین آمنوا نازڵ ئەبێ کە بەیانی ئەوە کە ئەکام ئومەتە شەخسیەتێک ئیجتماعی وایان گرتووەتە خۆیان کە حەقی ئەوە هەیە بە ئەم سیغەی جەمع خیتابیان لێ بکرێن لەو سوورەتی فەردیەی کە لە مەکە بوون هاتوونەتە دەر جا دوای خونساکردنەوەی فعالیەتەکانیان بۆ سەرنەگرتنی ئەو کارە رەبتی ئا ئەم ئوممەتی جەدیدە وا ئەیکاتە جێنشین و رەبتی ئەو شەریعەتەی کە بەم ئوممەتی جەدیدە دراوە بۆ ئەوەی کە بە پێی ئەوە جێنشینی بکەن ئەدا بە ئیبراهیمەوە عەلەیه الصلاة والسلام و دیارەکە ئیبراهیم دارای شخصیەتێک مستقل بووە لە بەندگی خوا و ئەو بانی ئەو ماڵە بووە بەو تەوزیحاتەوە کە لە پێشا گوزەشت دەرنەتیجە وەختێک ئەمان ارتباط لەگەڵ ئەو پیاکەن ارتباط لەگەڵ ئەو ماڵیش پیاکەن ئەو ماڵە بۆ ئەمان ئەبێ بە مەرکەزێک کە ئەبێ ڕوویان لێ بێت و دڵەکانیان ببەسێنەوە جا تا لێرایە و لە دوای ئەوەی کە هەر جۆرە ئرتباتێک لە بینی بەنی ئیسرائیلی زمانی نزولی قورآن و ئەو بەندە ساڵحە و ڕۆڵەکانی ئەوە ئیسماعیل و ئسحاق و یعقوب و ڕۆڵەزاکانی ئەو ئەی موسا و عیسا علیهم الصلوات والسلام قەت عکات بەیان ئەکات کە هیچ جۆرە ڕابتەیەکیان بەیەکەوە نییە دوای ئەمانەیە کە ئەمە مەسەحەکان کە ئەبێ قیبلە ئەوەس ببێ ئەبێ ئتیجا بگۆڕێ آخر استقلالی ئومەتێک بەوەیە کە اتجاهێک مشخص و معەنی بێ کە نیشانەی امتیاز و مشەخەسبوونی شەریعەت و بەرنامەی بێت و جای بکاتەوە لە ئومەتەکانی تر بەیانی ئەم مەسئلەیە لە ئاياتی سەد و چل و دوو تا سەد و پەنجا و دووی سورەی بەقەرەوایە کە پێش ئەوە بچینە سەر ئەوانە لازمە ئشارەیە بکەین بە ئایەیەکی سورەی ئیسراء کە فەرمێ بەیانی ئەوە کرێ کە خوا جل جلاله بەندەکەی خۆی ئەوەی کە بەڕاستی بەندەیەتی ئەوەی وا وەختێک کەلمەی بەندە بەکارەبرێت چون کامڵترین فەردە لە بەندگیا زین هەر بۆ ئەوە چێ حەزرەت محەممەد بەندەکەی خۆی لە شەوێکە لە مەسجد الحرامەوە بەردی شەوڕەوی پێکرد بۆ مەسجد الاقصا مەسجد الاقصایە کە فەرمێ بەرەکەتمان ڕژان بە دەوروبەریا بردمان تا لە ئاەتەکانی خۆمان نیشانی بین چ مانایەکی هەیە ئیسرا و شەوڕەوی پێکردن لە مەسجد الحرامەوە تا مەسجد الاقصا ئایا غەیری ئەوەیە کە ئەوە وەختی ئەوە گەیوە کە ئەوە وەختی ئەوە نزیک بووەتەوە و ئەوە نەی نەماوە کە ئەعلامی ڕسمی عەزلی بەنی ئیسرائیل لە خلافەت بکرێت وە لە جێیا عن أمتي دليل دارنده آيا وقتي أوا نزيك نبوة وكا مركزي فرمان روائي خوا بسورة رسمي بوجاريكي تر دواء إبراهيم عليه الصلاة والسلام كعبي علام بكريل و صفتي رسمية لبيت المقدس سلب بكري بەڵێ وەختی ئەوە نزیک بۆتەوە جا لەبەر ئەوە لازمە خەلیفەی ئەخیر بیانێک کات لە پایتەختی قبلی تا دەرس وەرگێ تا لەوێ ببینێت کە سنتەکانی خوا چۆن ئاماڵیان کرد چۆن ئەو ئومەتە بەدەسەڵاتە دوای ئەوەی کە ئەنفرافی پەیا کرد و لە ڕێلایدا متەلاشی بوو ئەو شکۆ و ئازەمەتیە لە دەستا تا ئەو دەرسە بهێنێتەوە و لە ئەنجامی خلافەتیا ئەوەی لەبیر بێ و منتقلی بکا بە جێنشینانی خۆی کە ئەگەر بێت و ئەوانیش وەک بەنی ئیسرائیل بکەن سنەتی خوا لە مەوردی ئەوانیشا جەرەیانی هەیە و ڕوو دەربایست نسبەت بە هیچ فەردێک و هیچ کەسێک وجودی نییە يعني لمكة وأجر إنسان بعنوانه نقطة مركز اعتبارك أو دوترين مركز أبيك أمتك سطح جمعية بصورة جمعي کزبێتی بە مەرکەزی ئیزهاری بەندەگی و خۆکز گرتن و خۆ زەلیل گرتن جا ئەو شەو ڕەویەی پێکا ئەو سەفەرەی پێکا تا بیبات و ئاەتەکانی خۆی نیشانەکانی سنتەکانی خۆی پێ نیشاندا تا بێتەوە و تۆشەیەک لە تەجربەی تێبێت و ئەمە ئەبێ بە مقدمەیەک بۆ ئەوەی کە لە ئایندەیەک نزیکە مرکزی فەرمانڕەوایی خوا ببێ بە کاغە ئالانی ڕسمیەتی ئەم مەطلبە بکرێت و سەلبی ڕسمیەت لە بەیت المەقدس بکرێت هەرواکە لە دوای تەقریبەن سێ ساڵ لەم واقعە ئەو تەحلیلە ڕوویدا عەزلی بەنی ئیسرائیل بە سوورەتی ڕەسمی لە خلافەت و دانانی ئۆمەتی جەدید لە جێی ئەوانە و شەریعەتی جەدید لە جێی شەریعەتێکا کە لە دەست ئەوانە بوو و دیاری کردنی ئیتیجاهێک مشخص بۆ ئەم خەلیفەی جەدیدە و مقرر کردنی کەعبە بە عنوانی جێگەیەک وا ڕووی دڵان لەوێ بێت و ارتباطی دائم بەوێوە بێت لە سورەی بەقرا بەم جۆرە مەطلبەکە بەیانەکە ئیعترازات دەست پێ ئەکا هەر کە بزانن بەو مەتڵەبە دەست ئەکەن بە ئیعتراز گرتن و شوبهات ئلقا کردن ئەفەرمێ بینێکی تر سەفیهەکان ئەوانەی وا عقڵیان سوک بووە و خۆیانیان بێ ئەرزش و پەست کردووە بە وسیلەی ئینحراف لە ڕێگەی خۆ ئەوانە بینێکی ترێژن ئەوانەی کە بەعزێکن لە مردم بینێکی درێژن ئەو چی بوو کە ئەمانەی لادا لە اتجاهێک وا لەو پێشکەسەری بوو چ عاملێک بوو بە سەبەبی ئەمە کە اتجاهی ئەمانە بگۆڕێ ڕوویان بکەن لایەکی تر لە دوای ئەوە کە اتجاهێک معەنیان بوو ڕوویان لە بەیت المقدس بوو جوابیان بدەرەوە و پێیان بڵێ کە مەشرق و مەغرب ڕۆژاوا و ڕۆژهەڵات هەر بۆ خوایە جهات هەمووی هی ئەوە و هیچ کامی ئیمتیازێک و فەزیلەتێکی ذاتی لەسەر ئەوی ترا نییە دەرنەتیجە هەرکوێ ئەو تاینی کا بانوانی محل و مرکزێک کە بێ ڕووی لێ بکرێت ئەوێ کە فەزیلەت پەیاکە تا ئێستا جێگایەکی تایید کردووە ئێستا جێگایەکی تر تاییدکە و هدایەتی هەر کەسێکی گەرەکی بێ ئەیدا بۆ ڕێگەی ڕاست و وەختێک اقتزای هدایەت بۆ ڕێگەیەک ڕاست ئەوە بوو کە اتجاه بگۆڕێت لەلایەک موئمنین لابدرێن و دەستوریان پێ بدرێت کە لابکەن لا یەکیتر ئەو کارە ئەکا وەختێک لێرەوە ئەم ئۆمەتە هاتووەتە سەردەور ئۆمەتێک ممتاز دارای شریعتێک ممتاز ئەبێ اتجاهێک تەمیز لە هەندەی ببێت تا دەقیق بتوانێت سەر ڕێ حرەکەت بکە تا تەواوی ئەسبابی هدایەتیش فراهەم بێت کە لە جملەی ئەسبابی هدایەت بعضێک لە ئەسبابی هدایەت و زمینی هدایەت اتجاهێک معەنە و مەرکەزێک مشخصەکە ڕووی دڵانی لێبێت ئاوەها ئێوەمان کرد بە ئوممەتێ میانە تا ئێوە بن بە شوهەدا لەسەر خەڵک تا ئێوە بە ژیانتان بە ئەوەی کە لە ژیانی جەمعیتانە بە تحققی ئەگەیێنن ببن بە شاهد لەسەر خەڵک حقانیەتی هدایەتی خوایی ئیسبات بکەن بەقاڵی حجەت لەسەر خەڵک بکەن دوایی وەختێک کە محاکەمەی خەڵک ئەکرێ لەسەر ئینحرافیان لە بەرنامەی خوا ئێوە بە عەمانی شاهد احزار بکرێن و لەسەر ئەساسی شەهادەتی ئێوە حکم عليه ئەوان ثابت بکرێن و تا فرستادەکە پێغەمەرەکەمان شەهید بێ لەسەر ئێوە یانێ هەروە کە ئێوە بن بە حجەت لەسەر خەڵک ئەویش ئەبێتە حجەت لەسەر ئێوە چونکە ئەو نمونەی بەندگی کامڵە دەرنەتیجا ئەبێ سەرمەشق و سەرمەشق و ئوسوە بێ لە بەردەمتانە و لە هیچ شتێکە بەهانەتان نییە بۆ ئێستا بەڕاستی گەورە بوو سەنگین بوو ئەو ئازمایشە مەگەر لەسەر ئەو کەسانەی وا خوا هیدایەتی دام تەوان کەسانی خوا هیدایەتی داون کە شایستگیان بۆ زمینە هیدایەتیان فراهەمێ ناوە کەسانێک کە ئەو زمینیانە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 اتجاهێک وا خود پێت خۆشە دەی ڕووت بگەڕێنە بەرەو مەسجد الحرام و لە دوای ئەوە بە سوورەتی عمومی دەستورەدا بە هەموو ئەمەتی تابعی پێغەمەرەکەی عليه الصلاة والسلام کە ئێوەیش لە هەر کوێ بوون ڕووتان بکەنە لایەن لای مەسجد الحرام و لێرەوە تشکیکی ئەهلی کتاب متزلزلتان مەکە تەوەجهیان پێ مەکەن